انما تجزون ما کنتم تعملون. بڕۆنە ناوی، خۆتانی تیا ڕابگرن یان نەگرن چوون یەکە بۆتان، ئێوە جەزاتان بە گۆێرەی کردەوەی خۆتان ئەدرێتەوە. ان المتقین فی جنات ونعیم. بێگومان ئەوانەی لە خوای خۆیان ترساون لە دونیادا لەناو بەهەشت و ناز و نیعمەتان. کل امرء بما کسب رهین. ئەوانەی ئیمانیان هێناوە و نەوەیان بە باوەڕەوە شوێنیان کەوتوون، ئەوانە و هەموو نەوەکانیشیان ئەخەینە ڕیزی ئەوان لە پایی پاشەڕۆژا و هیچ لە کردەوەی وەچە پێشووەکان کەم ناکەین کە نەوەکانیان بەهۆی ئەوانەوە ئەو پایەیان دەستگیرەبێ و هەرکەس بە کرداری خۆیەوە پابەندە و بەگوێرەی ئەوە پاداشتی ئەدرێتەوە. ئەم تەئمورهم ئەحلامهم بهذا ئەم هم قوم طاغون. یان عەقڵە سووکەکەیان فەرمانیان ئەداتێ ئەم قسە بێ سەرو بەرانە بکەن، یان هەر خۆیان قەومێکن لە عەناد و کەللە ڕەقیدا لە سنوور لایان داوە. دەی با قسەیەکی وا بهێنن ئەگەر ڕاست دەکەن. ئەم خولیقو من غەیر شەیئن ئەم هوم الخالیقون. یا بۆ بیر لە بوونی خۆیان ناکەنەوە بێ ئەوەی دروستکەرێ هەبێ دروستی کردبن دروست بوون یا خۆیان خۆیانیان دروست کردووە؟ ئەم خەلەقو السەماوات وەلئەرد بەل لا یوقنون. یان ئەوان ئاسمانەکان و زەوییان دروست کردووە؟ مەسەلەکە ئەوەیە ئەمانە ڕوو لە شتی ڕاست و یەقین ناکەن و هەر لە دووی گومان و خەیاڵات ئەگەڕێن. ئەم عندەهم خەزائین ڕەبیک ئەم هوم المسەیتڕون. یا ئەمانە پەیژەیەکیان هەیە بەسەریا سەر ئەکەون بۆ ئاسمانەکان و گوێ لە قسەی فریشتەکان ئەگرن؟ ئەگەر وایە با ئەوەیان کە گوێی لێ گرتووە بە دەلیلێکی ئاشکراوە بێت ئیسپاتی بکات سەرکەوتووە و گوێی گرتووە و چی گوێ لێ بووە بیگێڕێتەوە. ام له البنات ولکم البنون. یان خوا کچی هەیە و ئێوە کوڕتان هەیە؟ ئەم تەسئەلوهم ئەجڕا فەهم من مەغڕەم موثقەلون یان لەوە زویرن کە تۆ داوای کرێیەکیان لێ ئەکەی و ئەوانیش باریان بەهۆی بژاردنەوەی ئەو کرێوە قورس کراوە؟ ئەم عندهم الغیب فهم یکتبون یان دەفتەری غەیب و شتێ نهێنیان لایە و ئەوان لەڕووی ئەو دەفتەرە زانستی ئەنووسنەوە و ئەزانن چی ڕووەدا. ومن اللیل فسبحه وادبار النجوم. شەویش هەر تەسبیحات و سوپاس و ستایشی بۆ بکە و کاتی ئاوا بوونی ئەستێرەکانیش کە ڕۆژە بێتەوە. ئەبی بەرزە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێت دەفەرموێت، پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم لە نوێژی بەیانیدا شەست تا سەد ئایەتی دەخوێندەوە.